والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أوصيكم أيها الناس ونفسي الخاطئة المذنبة بتقوى الله قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم ئەم من حەلال ئەو من حەرام ڕەواه البخاری سڵاوی خوای گەورەتان لەسەر بێت ئیمانداران خواناسان بەردەوامین لە باسکردنی تاوانە گەورەکان تاوانە ماڵوێرانکەرەکان ئەوانەی ژیانیان کردووە بەژان کە ئەبارێ لەسەرمان وەک وەکو بارانی بەهار بۆ ئەوەی تۆی موسڵمان خۆی لێ بەدوور بگری بیان ناسی ئەو تاوانانە هەروەکو چۆن حوزەیفەی کوڕی یەمان خوا لێی ڕازی بێ ئەڵێ لە خزمەت پێغەمبەرا بووم صلی الله علیه وسلم خەڵک دەهات بەردەوام پرسیاریان دەکرد لە چاکە و خێر کامە خێرە و کامە چاکە منیش پرسیارم لێ دەکرد لە شەڕ و خراپەکان لە ترسی ئەوەی نەبادا پێی بگەم و تووشم بێت ئێمەش دەبێت خراپەکان بناسین بۆ ئەوەی خۆمانیان لێ بەدوور بگرین لە وتاری ئەمڕۆماندا بە پشتیوانی خوای گەورە باس یەکێک لەو خراپە و تاوانانە دەکەین کە ئەویش خواردنی ماڵی حەرامە زیانەکانی و مەترسیەکانی حەرامخۆری لە ژێر ناونیشانی بەهۆی خواردنی ماڵی حەرامە بەرەکەت نەماوە و ژیانیش بێتامە بپاڕێرەوە هەموو بەیانیان بڵێ خوایە داوات لێ دەکەم کە زانست و زانیاریەکم بدەیتێ کە نەفعی هەبێ سوودی هەبێ زانست و زانیاریەک کە بەسوودە کە لە خوا نزیکت بکاتەوە حەڵاڵ و حەرامی پێ بزانی چاکە و خراپەی پێ بزانی ئەوە عیلمی نافعە وە پاشانیش وەریزقا طیبا هەموو ڕۆژێ بپاڕێ و بڵێ خوایە ڕزقێکی چاک و پاکم بەیتێ حەڵاڵ بێت چاک بێت پاک بێت چونکە ان اللە طیب لا یقبل الا طیبا خوا پاکە تەنها پاک وەردەگرێ ڕزق و ڕۆزی حەڵاڵ ی پاک نەبێ وەری ناگرێ و ئەوەی لەسەر باتیل بینا بکرێ باتیلە و خراپە. دەڵێ خەڵکانێک دەبینم لە ڕۆژی قیامەتێ کە دێن حیسابیان لەگەڵ دەکەن عەمەل و کردەوەی چاکیان گەلێک زۆرە بەقەدەر چێوی تیهامە یەعنی بەقەدەر چێوی پیرەمەگرون و ئەزمڕ بەقەدەر چێوی قەندیل ئەوەندە چاکەیان هەیە نوێژ و ڕۆژ و قورئان خوێندن و عیبادەت ئەو هەموو چاکەیان بۆ لەسەر یەک دانراوە بەڵام فیجعله الله هەباء منثورا خوای گەورە ئەو چێوە چاکەی هەموو دەکا بە تۆز و بە بە گەردەلول دەبێ بە تۆز و خۆڵ نامێنێ و دەڕوا و ئیسفادەی لێ ناکا ئەوە بۆ بوو بە تۆز و با پەنا بەخوا جا ثەوبان وتی ئەی ڕەسوولی خوا بۆمان وەسف کە ئەوانە چێن فەرمووی ئەوانە برای ئێوەن لە جلوبەرگی ئێوەدا قورئان خوێن شەو نوێژیان کردووە تاعەت و عیبادەتیان هەبووە بەڵام ئەوانە خەڵکانێک بوون ئیدا خەلەو بمەحارم الله انتهکوها کاتێک کە کەست دیار نەبوو، کاتێک کە کەسیان لا دیار نەبوو، ئەوا شتی حەرامیان کردووە و وە هەروەها سنوورەکانی خوایان شکاندووە. کاتێ شەو دادەهات، ئەوان فلیمی خراپ و لە ژوورە تاریکەکان کاتێ کەس دیار نەبووە، لە حەرام نەگەڕاونەوە، چونکە حەرام خۆر بوون، نوێژ و ڕۆژوەکەیشیان، سەدەقەکەیشیان، خوا دەیکا بە تۆز و با. ماڵوێران بۆ ئەوانەی کەوا لە حەرام ناگەڕێنەوە و دوایش بە پارەی حەرام مزگەوتیش دروست دەکا و سەدەقە و خێراتیش دەکا خۆی ئیستیفادەی لێ ناکا لە ڕۆژی قیامەتا بۆیە دەبێت زۆر وریابین کە زیانەکانی حرام خۆری گەلێک زۆرە و بۆیە پێغەمبەری پێشەوامان سەلات و سەلامی خوای لەسەر بێ دەفەرمێ هەموو بەیانیان ئەوە یەکێ لە ذیکر و ویردەکانتان ئەوە بێ کە بڵێ خوایە ئەی خەڵکینە بۆ هەموو مرۆڤەکان نەیگوتوە تەنها بۆ موسڵمانان نیە ئەی هەموو خەڵکان کول کولو مما فی الارض حلالا طیبا بخۆن لەسەر زەوی ئەوەی حەڵاڵ و چاک و پاکە ئەگە چێشتەکە و خواردنەکەت مویەکی تێدابێ ئەگە شتێکی پیسی تێدابێ پێت ناخورێ ئەی ئەگەر حەرام بێ کە لە هەموو پیسان پیسترە چۆن دەیخۆی و حەپەلوشی دەکەی دەفەرمێت تەنها حەڵاڵەکە بخۆن چونکە ئەم ژیانە تاقیکردنەوەیە حەڵاڵ و حەرام هەیە خوا تاقیمان دەکاتەوە جا دەفەرمێت طیبن با پاک بێ ولا تتبعوا خطوات الشیطان خەڵچینە شوێن ڕێبازی شەیتان مەکەون شوێن پیلانەکانی شەیتان مەکەون بڵێ وڵا شەیتان ئەوەی لا شیرین کرم و وڵا شەیتان پێی کرم و بەخوا بۆ ئەوەی زوو هەر فریاکەوم خێرا خانوویەک و سیارەیەک و خێرا من ملانێ و بادوانەکەم لە ژیان چی لە پارەی حەرام دەکەی ئەمە فێڵی شەیتانە ولا تتبعو خطوات الشیطان شوێن پیلانەکانی شەیتان مەکەون انه لکم عدو مبین ئەو دوژمنێکی ئاشکرایە بۆ ئێوە ئەو دەڵێ کورە خێرا خۆت دەوڵەمەند کە ئەها فلانکەس خانوەکەی چۆنە سیارەکەی چۆنە ناو ماڵی چۆنە ئەها تۆ هیچت نییە لەو ڕێگەیەوە شەیتان دەیەوێت تووشی جەهەنەمت کا پەنا بەخوا هەر بۆیە پێغەمبەری ئازیزمان سەلات و سەلامی خوای لەسەر بێ ئاگاداری کردوینەوە فەرموویەتی یاتی على الناس زمان ڕۆژگارێک زمانێک بەسەر خەڵکا دێت لا یبالی المرء ما اخذ ئەو خەڵکانە وان لێدێ خەڵکێک هەیە گوێ نادا ئەوەی کە وەری دەگرێ و پەیدای دەکا ئە من حەلال ئەم من حەڕام، ئایا حەڵاڵە یان حەرامە؟ ئەم فەرموودەیە پێشەوا بوخاری ڕیوایەتی کردووە، گوێی پێ نادا، گرنگ ئەوەیە دەڵێت دەوڵەمەند بین، گرنگ ئەوەیە سارەکەم جوان بێ، خانووەکەم دوو سێ قات بێ، گرنگ ئەوەیە پۆز لێ بدا بەسەر خەڵکا، بەڵام بە ماڵی حەرام پەنا بەخوا بۆیە خۆشەویستمان ئاگاداری کردووینەوە ئەوەی کە لەم ڕۆژەیش کا دەیبینین کە ململانێی پارە و مادەیە کە شەڕی کاسە و قاسەیە شەڕی کورسی و کولێرەیە خەڵک گوێ نادا هەندێک خەڵک بە حەڵاڵ و بە حەرام گرنگەوەیە دەوڵەمەند بێ و پەیدای کە بە چاوی خۆمان دەیبینین سەدەقتە یا رسول اللە ڕاستت فەرموو ئەی ڕەسوولی خوا بەڵێ بەڕێزەکانم حەرام زۆر بووە پەنا بەخوا ڕیبا گەلێک زۆرە مامەڵەی ڕیبا لە باخەکانە خەڵکانێک دەبینی دەوڵەمەندە پارە دەدا بە خەڵک دەڵێ وە دە دەفتەرت دەدەمێ تۆ هەموو مانگێ پێنج گەڵان بەرە هەر دەفتەرێ پێنج گەڵا ئەوە حەرامە و ڕیبایە یان کاتێک زئاڵتون بە قەرز دەکڕێ یان ئەوە ڕیبایە یان کاتێک دینار و دۆلار و تمەن دەگۆڕێتەوە تەفازول قەیناکە بەڵام دەبێ یەدەن بیەد نابێ قەرزی تێ بکەوێ دەبێ یەکسەر بیگۆرێوە یان لە کاتی تەرازوو بازی ناو بازاڕەکان یان ئەم هەموو ئەشیای عادی و تەزویرە دەفرۆشرێ بە ئەسڵی یان هەوم ئەو هەموو ئەشیای ئەکسپایرە دەفرۆشرێ ئەوە هەموو پارەکەی حەرامە بۆ لە خوا ناترسن یان ئەوانەی مەعاش خۆرن و واجب نابینن پارەکەی حەرامە ئەوانەی کە بەناهەق و بەنایاسایی و بەنابەجێ تەقاعود کراون بە درۆ بە بەلاش بۆ مەکسەبێکی سیاسی یان ئەوانەی کە لەم ڕۆژگارەدا دەبین بەهۆی شەڕ و ئاژاوەکانەوە تاڵانی و فەرهودی گەلەک زۆرە ئیمانداران ئەوانە هەمووی حەرامە ماڵی کەس بۆ کەس حەڵال نییە وریابە بە فتوای سیاسی خەڵکانێک تێ نەکەوی بڕۆ بۆ فتوای شەرعی بزانە ئەو شتە حەڵاڵەیان حەرامە بەڕاستی غەش و فێڵ و خیانەت گەلێک زۆر بووە لە کاتێکدا پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی من غش فلیس منا هەر کەسێ غەش بکا لە ئێمە نییە لە معاملە و کردن و فرۆشتندا فێڵ و فر زۆر بووە ئەوە پارەکەی حرام دەبێ هەر بۆیە دەبینی بەرەکەت لە ئیشەکاندا نەماوە و خەڵکانێک هەیە بەچنگ پیایەکە بەڵام بەچنگ سەرفی دەکا دوسێ معاشی هەیە وار فریا ناکەوێ بەرەکەت لە ئیشەکەی دانەما و هەرزاک هەی دێ چونکە ماڵەکە حرامی تێکەوتووە و ماڵی حرام زۆر بە سەریعی هەڵدەتۆقێ بەڵام دوایی زوو دەتوێتەوە لە ناو دەچێ و خاوەنەکەیشی ڕسوای دنیا و قیامەت دەکا و هەر هاوار دەکا و هەر فریا ناکەوێ بەداخەوە لە ململانێ مادەدا هەر ئەوەندە دەبینێ ڕۆژێ مردن یەخەی دەگرێ و پارەکەش فریای ناکەوێ و لێی دەبێتە بار و ماڵوێرانی بۆ قیامەتی جا ئیماندارانی بەڕێز و خۆشەویست دەبێ ئەوەش بزانین کە بەڕاستی بەرەکەت لە ماڵی حەرامدا نییە ڕۆژێکیان لە قوتابخانەیەکە قوتابیەکان بڕیاریان دا کە پارە بۆ فلان قوتابی کۆ بکەنەوە لەبەر ئەوەی زۆر داما و دەست کورد بوو لە پۆلەکەیاندا کاتێ قوتابیەکە هاتە ماڵەوە گوتی باوکە ئەمڕۆ بۆ فلان قوتابیە پارەمان کۆ کردەوە باوکی ڕەنگێکی هێنا و برد وتی ئا کوتی باوکەوە بۆ وا بێتاقەت بووی؟ وتی وەڵاهی کاتی خۆی من و باوکی ئەو قوتابییە پێکەوە لە شوێنێ ئیشمان دەکرد، بەڵام باوکی ئەو گوێی نەدەدا بە حەڵاڵ و حەرام، هەر کۆی دەکردەوە خیانەت، بەڵام من دەمگوت ئەمە حەرامە مەیکە بە قسەی نەکردم، ئەوەتا ئێمە وەعزمان زۆر باشە و کوڕەکەی ئەویش پارەی بۆ کۆ دەکەنەوە. با ئێمە دوور ببینین ئیماندارن ئەمانە هەموو واقعی و ڕووداوی ڕاستەقینەن ئەجا بزانە تۆی حەرام خۆر پەنا بەخوا دوعات قبول نابێ لە فەرمودەی پێغەمبەر هاتۆ ساسنە فەرموویەتی خوای گەورە شەرم دەکا کەسێک کە دەستەکانی بۆ خوا بەرز دەکاتەوە بە زەلیلی دەپاڕێتەوە خوا شەرم دەکا دەستەکەی بە خاڵی بگێڕێتەوە چەند پیرۆزە و چەند گەورەیە، بەڵام لە بەرامبەرا لە فەرموودەیەشکا پێغەمبەر صلی اللە علیەوسەلەم باسی کەسێکمان بۆ دەکات، رجل یطیل السفر اشعث و اغبر یقول یا رب یا رب پێغەمبەر صلی اللە علیەوسەلەم باسی کەسێکمان بۆ دەکات کە مسافرە تۆز و خۆڵ لەسەریەتی قژی پزی ئاڵۆز چونکە دوعای مسافر قبوڵە زۆر بە گەرمی دەپارێتەوە ئەی خواجیان ئەی خوایە هاوار بۆ تۆ دەپارێتەوە بەڵام، مطعمه حرام ومشربه حرام وملبسه حرام وغذی بالحرام فانا یستجاب لذلک، لەگەڵ ئەوەیشدا ئەو کەسە ئاوا بە دڵسۆزی دەپاڕێتەوە بە گەرم و نەرم، زۆر بە بە قەناعەتەوە دەپاڕێتەوە بە خشوعی، بەڵام خواردنەکەی حەرامە، ئەو جلەی بەرگی بە پارەی حەرام کڕاوە و خواردنەوەکەی حەرامە و بە حەرام جەستە و لاشەی پەروەردە بووە، چۆن وەڵامی ئەو حەرامخۆرە دەدرێتەوە؟ هەرچەندی بپاڕێتەوە وەڵامی نادرێتەوە پەنا بە خوا بۆیە پێشەوا ئەبوبەکر خوا لێی ڕازی بێ یەک لوقمەی حەرامی بە نەزانی خوارد خۆی ڕشاندەوەو زۆر خۆی عەزێت دا فەرمویان قوربان تۆ بوار لە خۆت کرد ئاخر فەرمووی پێغەمبەر صلی اللە علیە وسلم فەرموویەتی لا یدخل الجنە لحم نبت من سحت فەرموویەتی ناچێتە بەهەشت هەر گۆشتێک بە حەرام گەورە بووبێ هەر گۆشتێک کەوا بە حەرام گەورە بووبێ، وەفی ڕوایەت، کل جسم نبت من حرام فالنار اولی به، هەر جەستە و لاشەیەک لە حەرام پەروەردە بووبێت ئەوە ئاگر بۆوی چاکە، بۆیە دوعاکەت وەڵام نادرێتەوە، نوێژەکەت قبوڵ نابێ، تاعەت و عیبادەتت وەرناگیرێ، ئەی حەرام خۆر لە خوا بترسە، تەماع لە ماڵ و ناموسی خەڵک مەکە، غەش و فێڵ و خیانەت مەکە، دونیا پێنج و دوو ڕۆژێکە، پارەیەکی کەمت هەبێ بەڵام حەڵاڵ بێت، خۆت بپارێزە لە حەرام خواردن توخنی نەکەوی هەتاکو مردن پارویەک حەرام وهات لێ دەکات یەک پاڕانەوەت بە خودا ناگات پەنا بەخوا بەڕێزەکانم جا دەبێ بزانین کە دوور کەوینەوە لە حەرامەت ئەگەر لە حەرام دوور کەوتیەوە شخصیەتت پارێزراو دەبێ کەسایەتی باشت بۆ دروست دەبێ ئەوە تا فەرمودەی پێغمبەر صلی الله عليه وسلم بۆمان دەگێڕێتەوە کە فەرمودەکە صحیح و بخاری مسلم ڕیواتیان کردو ئەبو هريرە دەفەرمێ دەفەرمێت پێغەمبەر صلی اللە علیە و سەلەم گێڕاویەتەوە کە دوو کەس یەکێکیان پارچە زەوێکی کڕی لە جیرانەکەی کە لێی کڕی کاتی هەڵیان کۆڵی کوپەڵەیە ئاڵتونیان دۆزیەوە کە کوپەڵە ئاڵتونەکەی دۆزیەوە ئەو کەسە بردیەوە بۆ لای خاوەن ماڵەکە وتی من ئەو زەوێم لە تۆ کڕیوە و ئەو کوپەڵە ئاڵتونەی تێدا بووە لەبەرئەوە من زەویم لە تۆ کڕیوە ئاڵتونم لە تۆ نەکڕیوە ها ئاڵتونەکەت بەمەوە کابراش وتی ئاخر من ئەو زەویەم کە بە تۆ فرۆشتووە بە هەموو شتێکەوە پێم فرۆشتوی ئەو ئەکوپە ئاڵتونە ئی تۆیە ئەو دەیگو ئی تۆیە و ئەو دەیگو ئی تۆیە جا وەرە ئەوە دیمەنە بێنە بەر چاوی خۆت لەگەڵ ئەمڕۆی ئێستای ئێمە بەراوردی بکە داخۆ ئێستا خەڵک چی ئەکا لەسەر ئەو کوپەڵە ئاڵتونە ئەڵێ چووم بۆ لای زانایەک و دانایەک و خواناسێک حاڵەکەیان بۆ گێڕایەوە زانایەکە وتی خواناسەکە وتی بە کابرا تۆ کوڕت هەیە وتی ئەرێوەڵا ئەی وتی تۆش کچت هەیە دەی کچەکەی خۆ بدە بە کوڕەکەی ئەم ئەو کوپەڵە ئاڵتونە بکەنە مەسرەفی ئەو زەماوەندە ئەو ماڵی پێ دروستکەن سبحان الله لەو بەرەکەتە لەو ڕاستی و پاچی و چاچیە ئێستا بەهۆی حرام خواردنەوە ئەم دنیای مادەگەرای و ماتریالیستی کارێکی وای کردووە ئەوەی لە پارە نزیک بێتەوە ڕەوشی بەرزی بیرەچێتەوە ئەی بۆ خزمەتی و جیرانەتی و خۆشەویستی نەماوە متمانە نەماوە هەموو مەسەلەکە ئەوەیە خەڵک بە پێوەری ماددە سەیری بەرامبەرەکەی دەکا کە لە ڕاستیدا ماددە هەموو شتێک نییە و کاتییە بۆیە دەڵێ وەڵا ئەمڕۆ دنیای ماددەگەراییە ئەی کوا جیهانی ڕۆحی و عیرفانی ئەی کوا لە خوا ترسان ئەی دەبێ ئێمەی موسڵمان لە حەرام دوور کەوینەوە و چاو لە خەڵکانی بێدین و دنیاپەرست نەکەین بەڵێ بەڕێزان جا ئەو گۆزەی کە باسمان کرد ئەگەر گۆزە ئاڵتونەکە نەوتی ئێستا بێ و لە خزمەت بەرژەوەندی گشتی دابێ قەرز و قەیران لە ئارادا نابێ ئەگەر ئەو کوپەڵە ئاڵتونەی نمونەمان هێنایەوە ئەگەر ئەو نەوتە بێت کە ئێستا لە ژێر زەوی کوردستاندا هەیە وەڵاهی ئەگەر لە دەستی دوو پیاوی ئاوا ئەمین دابێ قەرز و قەیران لە ئارادا نابێ ئێستا کوپەڵە گۆزەکە هەیە بەس ئەو دوو کەسەمان دەست ناکەوێ پاشان لە نەوەی ئەو کچە کێ دەرچوو عمەری کوڕی عەبدولعەزیز دەرچوو کە دنیای پڕ کرد لە عەدالەت بۆیە چاچی و پاچی چی بچێنی ئەوە دەدوریەوە ئەوە تا لە کوردەواری خۆشماندا سعیدی نورسی ڕەحمەتی خوای لەبێ کە زانا و دانای کوردستانی باکوور بوو هەر هێشتا مێرمنداڵ و هەرزەکارێک بوو لە قوتابخانە زۆر زیرەک بوو مامۆستاکان کاتی هاتن سەردانی ماڵەوەیان کرد لە یەکێ لە لادیەکان لە ئورفەی کوردستانی باکوور کە تەماشایان کرد باوکە هەژارەکەی ئێوارە هاتەوە دوسێ مانگای پێش خۆی داوە بەڵام بۆ مانگاکان کەمامەی کردبوو یاین دەمی مانگاکانی بەست بوو وتی ئەوە بۆات کردووە وتی بۆ ئەوەی لە ڕێگە پەلاماری جیای ئەم لاولا نەدەن و گەنمی قەرسیلی خەڵکی بخۆن چونکە ئەگەر خواردنەکەی حرام بێ با شیرەکەشی حرام نەبێ با گۆشتەکەی حرام نەبێ بۆیە پیاوی وەک سعیدی نورسی لە دەرچوو ڕحمەتی خوای لێبێ کە ئێمە هەتا هەتایە شانازی پێوە دەکەین بەڵێ بەڕێزان و خۆشەویستان بەسە هەتاکو کەی با قەناعەتمان هەبێ با بۆ ماڵ منداڵێک خۆمان تووشی جەهەنەم نەکەین خۆ پێداویستیەکانی ژیان چییە ئیمانداران تەنها نانێ بیپۆشی نانێ بینۆشی بەرژێ بیپۆشی ماڵێ داپۆشی هەر ئەوەندە بەسە ئیتر قەناعەت دەوڵەمەندیە دینداری بەختەوەریە لەش ساغی تاجی سەری پاشایەتیە ئەوەش لە فەرموودەی پێغەمبەر هاتووە صلی الله علیه وسلم فەرموویەتی من اصبح منکم هەر کەسێ لە ئێوە کە ڕۆژی کردەوە ئامینەن فی سربیه لە ماڵ و حاڵی خۆی ئەمین بوو لە دوژمن نەترسا و ئەمین بوو و هەروەها معافن فی جەسەدیه و جەستە و لاشەشی ساغ بوو عنده قوت یومه نانی ئەو ڕۆژەی هەبوو ئەوە وەکو ئەوە وایە فەکەئەنەما حیزەت لەه الدنیا بحذافرها ئەو بئسرها وەکو ئەوە وایە هەموو دنیاهی ئەو بێ یعنی تۆ بەیانیت کە کردەوە هەڵسای لە خەو لەش ساغ بوو لە ماڵ و حاڵی خۆت ئەمین بووی و هەروەها نانی ئەو ڕۆژەت هەبوو ئەوە وەبزانە هەموو دنیا ئی تۆیە ئێمە بە فەردە ئار لە ماڵمانە بەڵام قەدری نازانین ئێمەش کور بۆ خوابزانە لەشمان ساغە بۆ قەدری ئەو لە ساغێ نازانی هەربییر لە پارە دەکەیتەوە لە کاتێکدا لە ماڵ و حاڵی خۆشت ئەمین بی، ئەوە پاشایەتییە، ئەوە دەوڵەمەندییە، ئەوە بەختیاری و بەختەوەرییە. تۆ با ناویشت بەختیار بێ و لە بەختیاریش بی، ئەگەر بەختەوەر نەبی بە چی دەچێ؟ خۆ ئەگەر هەموو دنیات هەبێ بەڕێزەکەم، بە یەک کەوچک نان دەخۆی، لە یەک ژوورا ئەخەوی، بەڵام با ئەوەندی هەت بێ و کەم بێ و پوخت بێ و حەڵاڵ بێ، بۆ ئەوەی عیبادەتت وەرگیراو بێ، چونکە دەبێ وریا بین خۆمان لە حرامەکان بپارێزین بۆ ئەوەی سەربەرزی دنیا و دوا ڕۆژ بین ئەوە فەرمودەی خوا و پێغمبەری خوایە لە کۆتاییدا ئەڵێن خراپترینی کارەکان چین خراپترینی کارەکان یەکەم هاوڵدانانە بۆ خوا خراپترین کار هاوڵدانانە بۆ خوا خراپترین مردن مردنی دڵە ئەوانەی کە دەبینی ئێستا ئەم هەموو کوشن و بڕینە دەکەن ویژدانیان دڵیان مردووە وتمان خراپترین کار هاوەڵدانانە بۆ خوا، خراپترین مردن مردنی دڵە و هەروەها خراپترین خۆشەویستی خۆشەویستی دنیایە، ئەم خەڵکە بۆ دنیا ئاوا دەکا و قیامەتی خۆی وێران کردووە و هەروەها خراپترین خواردنیش خواردنی ماڵی هەتیوەکە حەرامە. بۆیە پەنا بەخوا ئەگەر ئێمە دوور نەکەوینەوە لە حەرام و حەقەکان نەگێڕینەوە تەوبە نەکەین ئەوە ڕیسەکانمان لێدبێتەوە بە خوری و وەڵاهی خوانەخواستە تاعەت و عیبادەتمان بە زایە دەچێ وەکو ئەوەی وایە نوێژ بەبێ دەست نوێژ بکەین بۆیە ئیماندارانی خۆشەویست با هەوڵبەین لە حەرام دوورکەوینەوە با چاو لەو خەڵکانە نەکەین کە بڕوایان بە حساب و کتابی قیامەت نییە با چاو لەو خەڵکانە نەکەین کە بڕوایان بە بلێپرسینەوە مسقاڵە زەڕە نییە ماڵی کەس بۆ کەس حەڵاڵ نییە ئیلا بە حەقی خۆی نەبێ تەماع لە ماڵ و ناموسی خەڵک مەکەن، دنیا پێنج و دوو ڕۆژێکە و هەموومان بەجێی دێڵین، نەک ڕۆژ بۆ ڕۆژ، دەقە بۆ دەقە لە ژیانمان کەم دەبێتەوە و ئێمە لە مردن نزیک دەبینەوە. لە خوای گەورە دەپاڕێینەوە، دەڵێین یاڕەبی خوایە لە حەرام بەدوورمان کەیە، یاڕەبی خوایە ڕزقێکی حەڵاڵ و زەڵاڵمان بەنسیب کە یاڕەب العالمین، یاڕەبی خوایە لەو حەرامەی خواردوومانە لێمان ببووری، خوایە ڕزقی حەڵاڵمان بەنسیب کەی یا اللە. خوایە کاسەو قاسەمان پڕ کەی لە ماڵ و نانی حەڵاڵ یا ڕەبی خوایە بە ڕەحمی خۆت ڕەحممان پێ بکەی شیفا بۆ نەخۆشەکان بنێری بە تایبەتی ئەوانەی داوای دوعای شیفایان کردوە یا شافی یا ڕەبی خوایە بە بەهۆی ماڵی دنیاوە سەرمان لە نەشێوێنی یا ڕەبی خوایە عاقیبەتی هەموو لایەکمان بە خێر گێڕی یا ڕەبی خوایە قەرزی قەرزارەکانمان بۆ پڕ کەیەوە یا ڕەبی خوایە پیرەکانمان عاقیبەت خێر کەی بێ حورمەتیان نەکەی یا اللە حیا و ناموسیان پارێزر مەزراوکەی یا ڕەبی خوای گەنجەکانمان لەسەر ئیسلام و ئیماندا مەزراوکەی اللهم اكفنا بحلالك عن حرامك واغننا بفضلك عمن سواك يا رب العالمين الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن والاه أوصيكم ونفسي بتقوى الله وطاعته وسارعوا إلى مغفرته ومرضاته قبل انصرام العمر وفوات أوقاته وساعاته واعلم رعاك الله أن طلب الحلال واجب على كل مسلم قال تعالى يا أيها الناس كلوا مما في الأرض حلالا طيبا ولا تتبعوا خطوات الشيطان إنه لكم عدو مبين ونهى الإسلام عن الكسب الحرام لأنه شؤم وبلاء على صاحبه قال رسول الله صلى الله عليه وسلم ياتي على الناس زمان لا يبالي المرء ما اخذ امن حلال ام من حرام رواه البخاري وللكسب الحرام أضرار منها أيها الإخوة منها ظلمة القلب وغضب الجبار ودخول النار وعدم, وعدم قبول الدعاء والعمل الصالح اللهم ارزقنا الحلال وبارك لنا فيه وجنبنا الحرام وبغضنا فيه اللهم اكفنا بحلالك عن حرامك واغنينا بفضلك عمن سواك يا رب العالمين اللهم إنا نسألك علما نافعا ورزقا طيبا وعملا متقبلا اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم بارك لنا في رجب وشعبان وبلغنا رمضان اللهم لا تدع لنا ذنبا إلا غفرته ولا هما إلا فرجته ولا دينا إلا قضيته ولا غائبا إلا رددته ولا عاصيا إلا هديته برحمتك يا أرحم الراحمين عباد الله